کەواتە وانەزانین بیرت بۆ ئەوە بڕوا کە سەلەفیەکانیش کاکە حزبێکن و ئەمیرێکیان هەیە و بەخوا من یەک کەس ناناسم ئەمیری سەلەفیەکان بێت کەس نە لە کوردستان نە لە غیری کوردستان بڵین سەلەفیەت حزبێکە و ئەمیرێکیان هەیە بەڵکو پرسیار لە ئەهلی علم دەکەن شتێک کە نەیان زانی ئەهلی علم زانایان مامۆستایانی ئاینی نەسیحەت و ئامۆژگاری شەرعییان دەکەن. وەڵا جا کە یەکەم وەڵام درایەوە دووەم لە خۆیەوە وەڵام دراوەتەوە چکە سەلەفیەکان حیزب نین وەڵا وەڵاهی نە ئەمیرمان هەیە و نە تەنزیممان هەیە بە مانای ئەوە مجلیسێک بێ ئەندامانی مەکتب سیاسی بن و ئەوانی تر ئەندامانی مەکتب سەرکردایەتی بن و سوێن بە خۆشتیوانیە و و لە ناو ئێمەدا مامۆستایان هەن هەر مامۆستایەک علمێکی پێبێ خەڵکی پرسیاری شەرعی لێ دەکە وەڵام دەداتەوە ئەمە من یا غەیری من سەرکردەی سەرەتەکان بێ ئەوە هەندێک کەس بۆ منە چاویلکەیەکی بۆ نمونە زەر لە چاوکە خەڵکم و بەسەر دەبینێ شین لە چاوکە خەڵک بەشین دەبینێ سوور لە چاوکە خەڵک بە سوور دەبینێ چاویلکەکەی خۆی خەلەلی تێدایە وا دەزانێت کە هەر کەسێک کە قسەی بۆ خەڵک کرد و نەسیحەتی خەڵکی کرد کاکەەوە شتێکی لە پشتە بەخوا لەوانەیە مش حزبێک بێ و لەوانەیە سەرکرد کاکە سەرکردەی چی و بنکردەی چی و حزبی چی و براوە اللهی تەنها ئەنا لەکم ناسیحون ئەمین خی گەورە قبولم کار لە غیری نەسیحەت هیچم لە خەڵک ناوێ و ئیشیشم بەوە نیە کەس دەنگم بۆ بدا کەس هەڵم بژێرێ کەس هاوکاریم کە نەسیحەتێکی خێرە دەیکەم و سەسلام عیکم کەس نەمناسی و کەس ناناسی کەواتە پەرۆشی ئەوە نەبێت کە ئێمەی سەلەفی ئەمیرمان نییە. مەزەبی شافعی کێ ئەمیریانە ئەمڕۆ؟ شافعی مەزەبەکان کێ ئەمیریانە؟ کەس ئەمیریان نییە. براوە دینە، ئێمە دین سەلەفی دیندارێتی دەکەین. لە هەر مزگەوتێک هەبن، لە هەر شارێک هەبن، تەوحید بڵاو دەکەنەوە، سوننەت بڵاو دەکەنەوە، دەرس دەڵێنەوە، نەسیحەتی خەڵک دەکەن، تێگەیشتی کێیان عیلمێکی هەبێ، پرسیاری شەرعی لێ دەکرێ، ئامۆژگاری خەڵک دەکات، تەواو ئەمیری چی؟ چیم داوا لە ئەمیرایەتی؟ خۆ من دایرەی کارەبام نییە و دایرەی سەحەم نییە و دایرەی ئەوەم نییە خەڵک بێ پرس بە من بکە ئەمن ئامۆژگاری خەڵک دەکەم ئەوە ئیشی منە براکەی من کە ئایا سەلەفیەتیش حزبێک بێت لەو حزبانەی کە لە گۆڕەپانی ئەمڕۆی دنیادا هەیە دەڵێن حزب بریتە لە چی حزب ئەگەر بریتی بێت لە منهجێک بریتی بیت لە بەرنامەیەک بێگومان سەلەفیەت درێژبوونەوەیەکی سروشتی ئەم دینەیە کە پیامبەری خوا ساسم و سەحابە ڕزای خۆی پەرۆزگاریان دەبێت لەسەری بوون لە سەردەمی ئەوان پیامبەری خوا ساسەلم و سەحابە ئەوان حزبی خوا بوون هەر کەسێک لەسەر ئەم منهجە بڕوات تا ڕۆژی قیامەت ئەوە لە حزبی خوای پەروەردگارە بەو مانایە بەبێ ئەوەی کە لە سەردەمی ئەمڕۆی ئێمەدا کەسێک هەبێت مەنهەجێکی تا بە ناوی سەلەفیەت و تەسیسی حزبێکی کردبێ کە ناوی سەلەفیەتە و چەند ئاڤایەکی هەبێت ئەمە لە عارەبا نییە. مانای دووەم، ئەگەر مەبەستیش بە کەلیمەی حیزب ئەوە بێ کە چۆن ئەمڕۆ لە زاراوەی خەڵکیدا کە خەڵکی وا لە حیزب گەیشتوون، بوونی کەسێک کە ڕەئیسی حیزبە و بوونی پەیڕەو و پڕۆگرامێکیش کە پڕۆگرامی حیزبە و ئەعزای حیزب و ناونووسینی ئەندامانی حیزب و دۆستایەتی و دوژمنایەتی لەسەر ئەساسی پڕۆگرامەکە، ئەمە لە سەلەفیەت دا نیە سەلەفیەت هیچ کەسێک دای نەناوە نە لە سەدەی ئێمە نە لە سەدەکانی پێش ئێمە بەڵکو سەلەفیەت ئەو دینەیە کە پێمبەری خاڵسەم لەسەری بووە و ئەوم دینەش لەلایەن خواوە هاتووە کە بە پێمبەردا نردوێتی عليه سەڵات وسلام و جیل لە دوای جیل زانایان ئەم دینیان وەرگرتووە و نەقلیان کردو تا گەیاندویانەتە سەردەمی ئێمە دەیبرا تۆش وابکە سەلەفی بیت ئێمە بناسێ نەمان ناسێ کورد بێ عەرب بێ فەقیر بێ دۆڵەمەند بێ گەنج بێ پیر بێت پەیوەندی بە هیچ شتێکەوە نییە بە پێچەوانەی حیزبایەتی کە تۆتانەی بەیعەت بە فلانە مەسئولە یا فلانە ئەمیری ئەو حیزبە نەدەی تۆ نابیتە فلانە حیزبە تا ناودنە نووسی و هەویەت نەبێ و بەڵام سەلەفیەدەوە نییە ناوی مامۆستا دکتۆر عبداللطیف کە نووسراوە سەرۆکی سەلەفیەکانەوە تەنیا هەڵەیەکی تایپە چونکە ئەوان لە ژیانی ئاینداری خۆیانە بڕایان بە حزبایەتی و سەرۆک و سکرتێر و ئەمیر و ئەو شتانە نیە هیوادارم واتێ نەگەن کە ئەو تایتڵا ئێمە لەومان وەرگتووە ئەو خۆی ئەڵێ تەنانەت سەلەفیەکەش بەجێ هێڵین بۆ ئەوەی کە خی پەروەردگار خۆی بڕیار بدا کە ئایا ئێمە پەیڕەوانی سەلەفی ساڵەحین یان نا تەنانەت ئەو ناوی سەلەفیش بە خۆی ڕەوا نابینەوە هەر ئەڵێ من باوەڕدارێکم بە ناوی دکتۆر عەبدوللەتیف لەبەرەوە ئەوە هەڵەی تایپی ئێمەیە